کاتێ کە فیرعەون لە شاری ئاسۆ لە منی پرسی کە بۆچی ئەتەوێت بگەڕێیتەوە بۆ تەبەست من وتم لەبەرەوەی کە من سەرقڵیشێنی پاشایەتیم جار جار ئەبێ بۆ خانەی ژیان بڕۆم و لەوێ وانە بە قوتابیان بڵێمەوە فیرعون بەم بەهانەیە ڕازی بوو من لە دوای هاتنەوەم بۆ تەبەس بەڕاستی ئەمویست بچم بۆ خانەی ژیان چونکە لە هەموو ئەو ماوەی کە لە شاری ئاسۆدا ژیانم ئەبردە سەر تەنانەت یەک سەریشم نەقڵیشان بوو ئەترسام کارامەیی دەستم لە ناوچوو بێ. هەروا هیوادار بووم کە لە دوای چوونم بۆ خانەی ژیان سوود لەو زانستە نوێانە وەربگرم کە لە سەردەمی ئێمەدا نەبوو لە سەردەمی ئێمەدا هەر کەسێک کە بویستە لە خانەی ژیاندا بخوێنێت ئەبواە بەر لەوە ببوایە تەکاهینی پەرستگای ئامون و لە دوای ئەوەی کە بووە کاهین و لە خانەی ژیاندا دەستی بە خوێندن کرد ئیتر نەیەتوانی بپرسێ بۆچی کاتی خۆی خوێندنی ئێمە لە خانی ژیاندا شێوەیەکی بەندایەتی وەرگرتبوو بە قوتابیانیان ئەوت لەبەر ئەوەی کە زانایان لە ڕابردوودا باوەڕیان وەها بووە ئێوەش ئەبێ پەیڕەوی باوەڕی زانستی و شێوازی تیمارکردنی ئەوان بن و ئێمەش ملکەچە بووین بەڵام لە دوای ئەوەی کە خوای ڕابردوو سەرنگون بوو خوای نوێ جێگەی گرتەوە چیتر قوتابیانی خانەی ژیان ناچار نەبوون کە ببنە کاهینی پەرستگەی ئامون و بەبێ تێپەڕاندنی ئەم قۆناغە دەستیان بە خوێندنە کرد و بۆیان هەبوو کە بپرسن بۆچی من لەبەرئەوەی کە ئەم بابەتەمە زانی وام بیرە کردەوە کە زانست لە خانەی ژیان زۆر پەرەی سەندووە و قوتابیان کە ئێستا ئەتوانن ڕەخنە بگرن و پرسیار لە گرفتە زانستیەکان بکەن توانیویانە شێوازی نوێ لە بواری زانستی دا بهێننە کایەوە ئەو کاتەی ئێمە لە خانەی ژیان دا ئەمان خوێند نەمانەتوانی ڕەخنە بگرین و ئەگەر لە مامۆستاکەمان بپرسیایە کە بۆچی ئەبێ وابێ وەڵامیان ئەدایە و لەبەر ئەوەی زاناکان لە کۆندا وایان کردووە یان ئەیانوت ئامون وای ویستووە و لە کاتەکانی خوێندنماندا دەیان گرفتی وەهامان ئەهاتە پێش کە مامۆستاکانمان هیچ یەکێک لەوانەیان بۆ چارەسەر نەئەکردین بەڵام قوتابیانی نوێ ئەیانتوانی پرسیاری خۆیان بکەن و داوا لە مامۆستاکان بکەن کە وەڵامیان بدەنەوە لە پاژەوەی کە چوومە خانەی ژیانەوە ڕوانیم کە هەم قەبارەی خوێندن کەم بۆتەوە و هەم بابەتە باشەکانیشی و قوتابیان مەبەستیان ئەوە نەبوو کە ببنە زانا، بەڵکو ئەیانەویست کە ناویان لە دەفتەری ئەو خانەی زانستەدا تۆمار بکرێت کە بتوانن بە بڕوانامەی دەرچووی خانەی ژیانەوە دەست بکەن بە پزیشکی و کانزا پەیا بکەن و ژمارەی ئەو نەخۆشانەش کە ئەهاتنە خانەی ژیانەوە کەم ببووە و خەڵکی وەکو ڕابردوو باوەڕیان بەو قوتابخانە پزیشکیە گەورەیە نەبوو بۆ چارەسەرکردن نەئەهاتن چونکە ئەیانزانی کە کۆمەڵێ لە مامۆستاکانی قوتابخانەکە لەوێ دەرچوونە و لە شاردا دەرمانگەیان کردوێتەوە. من لە دوای گەڕانەوەم بۆ تەبەز لە خانەی ژیاندا سێ نەشتەری کاسەی سرم کرد و لەگەڵەوەشدا کە قوتابیان ستایشی کارامەیی منیان کرد بەڵام خۆم هەستم کرد کە دەستم خێرایی و وردی ڕابردووی نەماوە و چاوەکانم کز بووە یەکێک لەم سێ نەشتەریەم بە مەبەستی ئاسوودەکردنی بیمارەکە کرد، چونکە ئازارێکی زۆری هەبوو، من سەریم نەشتەری کرد بۆ ئەوەی لەو ئازارە ڕزگاری بکەم. ئەوەی دووەمیان پیاوێک بوو کە دوو ساڵ بەر لەو کاتە شەوێکی بەهۆی سەرخۆشییەوە چووبووە سەربان و کاتێک ویستبوویان بیهێننە خوارەوە هەڵاتبوو کەوتبووە خوارێ، ئەو پیاوە برینی ڕواڵەتی نەبوو، بەڵام لە دوای چەند ڕۆژێ تووشی گەشکە ببوو، لە خۆی دەئاڵا و هاواری ئەکرد و دیمەنی خەیاڵی ئەبینی، یان خۆی تەڕئەکرد. من بە پێی ڕاسپاردەکانی ئەو مامۆستایانەی کە لە خانەی ژیان دا وانەیان ئەوتەوە ناچار بووم کە لە کاتی نەشتەری کردنی کاسەی سەری ئەو نەخۆشە داوا بکەم، ئەو پیاوەی کە ئامادەبوونی ئەبێتە هۆی بەندبوونی خوێن بێت و لە کاتی نەشتەرگەریدا لەوێ بێت و ئەم پیاوە لە پیاوەکەی پێشوو کە لە کۆشکی فیرعەوندا بوو پێشتر باسم کرد کە لە کۆتاییدا چۆن مرد نەفامتر بوو بەقەدەر ئەویش توانای پێشگرتن لە خوێنبەربوونی نەبوو ئەم بینی هەندێ جار لە کاتی نەشتەرگەریدا دڵۆپی خوێن لە برینەکە دێتە دەرەوە کاتێ کە سەری نەخۆشەکەم کردەوە سەیرم کرد هەندێ جێگای مشکی بەهۆی خوێنی مردووە ڕەش ببوو بەوردی خوێنە مردووەکەم لەسەر مشکی هەڵگرت بەڵام لەگەڵ ئەوشدا کە لە پاژەوەی سەریم پێچایە و گەشتە گرتنەکەی بە تەواوەتی لە کۆڵ بووە بەڵام ڕۆژی سێم هەروەکو چاوەڕوانمە کرد مرد و لەگەڵەوەشدا کە لە ڕۆژی سێمدا کۆچی کرد بەڵام کەس پێی سێر نەبوو چونکە هەموو کەسێ ئەیزانی کە زۆر دەگمەنە سەری یەکێک بەقڵی شێنی و ئەو بتوانێ زیندوو بمێنێ. قوتابیان لە پاش تەواو بوونی کارەکە ستایشی منیان ئەکرد، لە کاتێکدا کە من کارێکی گرنگم نەکردبوو، لە سەردەمی ئێمەدا قڵیشاندنی سەر ناڵێم کارێکی بێ بایەخ بوو بەڵام نە ئەبووە هۆی سەرسوڕمانیش، سێیەم کەس کە من سەریم نەشتەری کرد گەنجێک بوو کە چەند دزێ لە کۆڵاندا شاڵاویان بۆ هێنابوو کانزایەکیان لێ دزیبوو سەریان شکاندبوو کاتێک کە ئەو جەوانەیان هێنایە خانەی ژیانەوە من لەوێ بووم و لەبەرەوەی کە زانیم وەزعی نەخۆشەکە مەترسی لێکرێ بڕیارم دا کە یەکسەر نەشتەری بکەم و ئێسکە شکاوەکانم لەسەری دوورخستەوە و پارچە زیوێکم خستە سەر قڵیشاوی سەری و ئەو پارچە زیوەم پێشتر لە ئاگردا گەرم کردبوو لە دوای فێنک بوونەوە بەکارم هێنا و پاشان سەریم پێچایەوە ئەو لاوە پاش دوو هەفتە چاک بوو و ئەگەرچی لە سەرەتادا نەیەتوانی بە ئاسانی دەست و پێی بجوڵێنێ و لە کاتی ختوکەدانی لەپی دەست و بنی پێیدا هەستی بە هیچ ناکرد بەڵام لە دوای ئەوە چاک بوو و دەستی بە ژیانی ئاسایی خۆی کردەوە ئەگەرچی ئەم نەخۆشە زیندوو مایەوە، بەڵام قوتابیانی ئەوێ لەو باوەڕەدا بوون کە نەشتەری پێشتر کە لە سەری پیاوە گەشەدارەکەدا کردبووم گرنگتر بوو لەوەی دوایی، چونکە توانیبووم خوێنە مێیووەکان لە مێشکی دوور بخەمەوە بەبێ ئەوەی کە لە کاتی نەشتەرگەرییەکەدا مامۆستاکانی خانەی ژیانیش وەکو قوتابیەکان ڕێزیان لێگرتم بەڵام لەبەر ئەوەی کە لە شاری ئاسۆ هاتبووم و خاچی ژیانم بەملەوە بوو وریابوون و لەلای من قسەی ئاسایی خۆیانیان ناکرد و وەکو سەگێک کە بۆنی ئەوەی تر بکە بۆنی منیانەکرد کە بزانن ئایا ئەتوانن متمانە بە من بکەن یان نا. من هەرگیز سەبارەت بە ئاتون و بابەتە ئاینیەکان لەگەڵ ئەواندا گفتوگۆم ناکرد، چونکە ئەمزانی کە خانەی ژیان هێشتا هەر یەکێکە لە شوورە گەورەکانی خوای ڕابردوو. لە پاش ئەوەی نەشتەری سێیەم بە سەرکەوتوویی کۆتایی هات، واتە نەخۆشەکە لە کاتی نەشتەریدا نەمرد و لە دوایی کۆتایی هاتنی نەشتەریەکە ژیانی تەواو بوو، یەکێک لەو سێ کەسەش نەمرد یەکێک لە پزیشکەکانی خانی ژیان لە ژوورێکی چۆڵدا هاتە لاموتی ئەی سینۆهە تۆ پیاوێکی دانیشمەندی و لە ڕابردوودا لەم قوتابخانەیە خوێندوتە ئایا تۆ لەوەی کە نەخۆشەکان نایەنە ئێرە سەرسوڕماو نەبوویتە وتم ئەبێ پێت بڵێم کە من ئەم بابەتەم پێ سەیرە، وتی هۆی ئەوەی کە نەخۆشەکان بۆ ئێرە نایەن ئەوەیە کە لە تەبەزدا پزیشکانێک هەن کە ئەتوانن بەبێ کێرد و ئاگر و دەرمان و برین پێچی نەخۆش چارەسەر بکەن و ئەو پزیشکانەی کە لەم جۆرە چارەسەرکردنەدا پسپۆڕن داوایان لە من کردووە کە بێمە لای تۆ و پێت ڕابگەیەنم کە ئایا حەزەکەی ئەم جۆرە چارەسەرکردنە ببینی؟ وە ئەگەر حەز بکەی ئێمە تۆ ئەبەینە دەرمانگەی ئەم جۆرە پزیشکانە بە مەرجێ کە ڕێگا بدەیت چاوەکانت بپێچینەوە بۆ ئەوەی کە نەزانی بۆ کوێ ڕۆیت و بەڵێن بدەی کە ئەو شتەی ئەیبینی لە لای کەس باسی نەکەی وتم من لەبارەی ئەو شتانەی کە خەڵکی ئەمڕۆ لە تەبەسدا ئەیڵێن یان پێشبینیەکەن باسێکی زۆرم بیستوە بەڵام لەبەرەوەی کە پزیشکم لەو باوەڕەدانیم کە بەبێ دەرمان و برین پێچی و چێرد و ئاگر نەخۆشیەکان چارەسەر بکرێن بۆیە حەز ناکەم کە بێمە ناو ئەم فریوکاریەوە چونکە ئەگەر بچمە ناو ئەم فێڵبازیەوە ئەڵێن کە پزیشکی تایبەتی فرعونیش ئاگادار بوو کە بەبێت دەرمان و برین پێچی و چێرد و ئاگر نەخۆشەکان چارەسەرکران و حەز ناکەم لە ناوی من بۆ گەواهیدانی نابەجێ و درۆکردن سوود وەربگیرێ ئەوتی سینۆهە لەبەرەوەی کە تۆ پیاوێکی دانیشمەندی و سەفرت بۆ وڵاتانی دەرەوە کردووە و فێری زانستی خەڵکی تر بوویتە ناتوانن بە فڕ و فێڵ تۆ فریو بدەن و بۆ ئەوەی نیشانت بدەم کە ئێمە ئەتوانین بەبێ دەرمان و برین پێچی و شتی تر چارەسەر بکەین تۆ بانگهێشت دەکەم کە بێیت و شێوازی تیمارکردنی هەندێ لەو پزیشکانە ببینی و تۆ کاتێک کە سەرێکت هەڵدڕی سوودت لە بوونی پیاوێک وەرگرت کە ئامادەبوونی ئەبووە هۆی وەستانی خوێنی بریندارەکە لە کاتێکدا کە تۆ بۆ پێشگرتن لە خوێنبەربوون نە ئاگرت بەکارهێنا و نە پارچەی برین پێچانەوەش. کەواتە بۆچی چارەسەرکردنی نەخۆش بەبێ دەرمان و کێرد و ئاگر بە فێڵبازی ئەزانی؟ ئەم قسەیە کاری لەمن کرد وتم زۆر باشە من ئامادەم کە بێم و ببینم کە ئێوە چۆن چارەسەرەکەن و ئەو پیاوە کە پزیشکی خانی ژیان بوو کاتێکی دیاری کرد کە شەو بە کەژاوە دێت و من لەگەڵ خۆی دابات بەڵام وتی ئەبێت چاوەکانت بپێچمەوە بۆ ئەوەی نەزانی بۆ کوێچین ئەو شەو هات و لە دوای ئەوەی کە منی سواری کەژاوەکە کرد چاوەکانمی بەستەوە و کەژاوەکە بەڕێکەوت پاشان کەژاوەکە ڕاوەستا و بەندەکان لەسەر زەوی دایان ناو ئەو پیاوە منی لە کەژاوەکە دەرکرد و دەستمی گرت و هەستم کرد کە چوینە ناو داڵانێکی گەورەوە لە دوای ئەوەی کەماوەیەک بەناو ئەو داڵانەدا ڕۆشتین و لە چەند قادرمەیەک تێپەڕیتین ئەو پیاوە چاوەکانمی کردەوە و من خۆم لە ژورێکدا بینیەوە کە چەند چرایەکی تێدا هەڵکرابوو کاهینێک وەک کاهینەکانی پەرستگای خوای کۆن بە سەری تاشراو و چەوەندراوە و لەوێ بوو، ئەو کاهینە بە ناو بانگی منی کرد و دیار بوو ناوی منی ئەزانی و پاشان ئیشارەتی بۆ سوچێکی ژوورەکە کرد و ڕوانیم سێ کەس لەوێ درێژ ببوون کاهینەکە وتی سینۆهە ئەم سێ کەسە نەخۆشن و بۆ ئەوی بزانی کە هیچ فڕوفێڵێ لە ئارادا نیە بڕۆ و لێیان بنواڕە من بەرەو ئەوان ڕۆشتم و دەستم بەلێ نواڕیم کرد و بینیم یەکێک لە نەخۆشەکان ژنێکی گەنج و لاواز بوو نەیەتوانی بجوڵێتەوە و وەک ئەوە وابوو کە تەنها چاوەکانی گیانی تێدابێ ئەوەی تریان گەنجێک بوو کە لە سەرلەبەری لەشی تلۆقی گەورە گەورە و شێدار ئەبینرا و بینینی ئەو بۆ خەڵکانی ئاسایی ئەبووە هۆی دڵتێکچوون و قێز لێبوونەوە و نەخۆشی سێم پیرەمێردێکی ئیفلیج بوو کە نەیەتوانی قاچەکانی بجوڵێنێتەوە من بۆوەی دڵنیابم کە گۆجە دەرزیەکم بە قاچیدا کرد و ئەو هەستی بە ئازار نەکرد و ئەم بابەتە ئەیسەلمێنێ کە ئەو تووشی گۆجی بووە و قاچەکانیشی هەم بێ جوڵە بوو هەم بێ هەست بە کاهینەکەم وت گومانی تێدانە کە ئەم سێ کەسە نەخۆشن و ئەگەر من پزیشکی چارەسەرکەری ئەوان بوومایە هەرسێکیانم ئەناردە خانەی ژیان بەڵام بە بۆچوونی بەهێز ئەزانم کە خانەی ژیان توانای چارەسەرکردنی ژن و پیرەمێردەکەی نییە بەڵام ئەتوانێ گەنجەکە بە پیاماڵینی گۆگرت بەسەر برینەکانی لەشی و خۆشۆرین بە ئاوی گەرمی بە گۆگرت تێکەڵکراو چارەسەر بکا. کاهینەکە شوێنێکی دانیشتنی بە من نیشاندا وتی سینۆهە دانیشە و بڕوانە کە ئێمە ئێستا لە بەرچاوی تۆدا چۆن ئەم سێ کەسە چاگەکەینەوە پاشان بە فەرمانی کاهینەکە چەند بەندێک هاتنە ژوورەوە و ئەو سێ نەخۆشەیان لە سووچی ژوورەکە بەرز کردەوە و لە ناوەڕاستی هۆدەکە دایاننا. دوای ئەوە گوێم لە سروودێک بوو کە کۆمەڵێ لە دەرەوە ئەیانخوێند و چەند ساتێک دوای ئەوە دەستەیەک لە کاهینەکانی ئاموون بە سروود خوێندنەوە هاتنە ژوورەکەوە و دەورەیان لە سێ نەخۆشەکەدا. پاشان بەبێ وەستان سروودیان خوێند و هەڵەبزیتنەوە و کراسیان لەبەر داکەند و لەشیان بە چێردی بەردین بریندار کرد بە شێوەیەک کە خوێن بە لەشیان دەهاتە خوارەوە. من بە بینینی ئەم کردەوانە سەرم نەسوڕما چونکە جارێکی تر لە سوریا هاوتای ئەوەم بینی بوو بەڵام دەنگە دەنگ و جرت و فرتی کاهینەکان بە ڕادەیەک پەرەیسەن کە ترسی دروزە کردو لە کاتێکدا کە ئەوان لە کارەکەی خۆیان کە وەکو جادوگەری بوو بەردەوام بوون لە پڕێکا دەرگایە کرایەوە و چاوم بە بتی ئامون خوای پێشوو کەوت و هەر ئەوەندە بتەکە دەرکەوت ئیتر هەموو بێدەنگ بوون بێدەنگەکەی دوای ئەو هەموو دەنگە دەنگە گوێچکە کڕکەرە کاریگەریەتیەکی زۆری لەسەر من هەبوو کاتێک کە ڕوانیمە بتی خوای پێشوو بینیم ئەدرەوشێتەوە و شکۆمەندی هەیە کاهینەکەی کە لە سەرەتای هاتنە ژوورەوەدا پێشوازی لە من کردبوو ڕووی کردە سێ نەخۆشەکە و هاواری کرد، ئێوە کە باوەڕتان بە ئاموونە هەڵسنەوە و بەڕێدا بڕۆن، چونکە ئاموون ئێوەی پیرۆز کردووە. لەو کاتەدا من بە چاوی خۆم بینیم کە ئەو سێ نەخۆشە جووڵانەوە و لە کاتێکدا کە ئەیانڕوانییە بتەکەی ئاموون، سەرەتا بە جووڵەی لەرزۆک لەسەر ئەژنۆ وەستان و ئەو پیاوەی کە قاچی گۆج بوو دەستی بەسەر قاچیدا ئەهێنا و پاشان بە هێواشی هەڵسایە سەر پێ. ژنەکەش وەکو ئەو پیاوە ڕاست بۆ و دوو هەنگاو ڕۆی و لە ناکاودا هەرسێکیان لە کاتێکدا کە ناوی ئامۆنیان بەسەر دەمدا هێنا کەوتنە گریان ئینجا دەرگای بتەکەی ئامون داخرا و بەندەکان چەند چرایەکی تریان هەڵکرد کە من بتوانم باشتر سەیری نەخۆشەکان بکەم و بە حەپەسانەوە ڕوانیم کە نەک هەر پیاوە گۆجەکە و ژنەکە توانن بەڕێدا بڕۆن بەڵکو برینی لەشی گەنجەکەش لەناو چووبوو لەشی ساف و تەندروست ببوو، لەم ڕووداوە سەرم زۆر سوڕما چونکە بابەتی چاک بوونەوەی ئەو گەنجەی کە لەشی هەموو برین و تلۆق بوو بە نهێنی و نەزانراوێکی سەیر هاتە بەرچاوم کاهینەکەی کە یەکەمجار لە هاتنە ژوورەوەمدا بینیم وتی سینۆهە دان بەوە دا ئەنێی کە ئەم سێ کەسە چارەسەر کراون یان نا وتم چاک بوونەوەی ئەمانە واتە ژن و پیاوە بە ساڵاچۆکە لە رووی زانستیەوە توانای لێکدانەوەی هەیە و من ئەتوانم بیر لەوە بکەمەوە کە ئەم دوانە لە رابردوودا بە هۆی ویستی جادووگەران یان بە شێوەیەکی سروشتی لە قاچیان بێبەش بوونە و ئێستا ویستێکی جادووگەرانەی بەهێز بەکارهێنانی قاچەکانی بۆ گەڕاندوونەتەوە بەڵام چارەسەرەکەی ئەم گەنجە سەرسوڕهێنەرە و من ناتوانم لەم بارەیەوە هیچ روونکردنەوەیەکی زانستی بدەم چونکە ناتوانرێ برینی لەش بە جادووگەری و دا سەپاندنی ویست بەسەر نەخۆشەکەدا چاک بکرێتەوە ئەویش لەم ماوە کورتەدا من کە برین و تلۆقەکانی ئەم گەنجەم بینی زانیم کە برینی گەڕیە و گەڕی چارەسەر ناکرێن مەگەر بە گۆگرت یان خۆشۆرینی بەردەوام بە ئاوی گەرم بۆ ماوەیەکی درێژ و ئەم لاوە بەبێ بەکارهێنانی گۆگرد و خۆشۆرین لە ماوەیەکی کوردا چاک بوو و ناچار دان بەوەدا ئەنێم کە ئەم چارەسەرکردنە لە کارە لە توانا بەدەرەکانە و تا ئەمڕۆ چارەسەرکردنی وەهام نەبینی بوو کاهینەکە وتی ئەم گەنجە و دوانەکەی تریش ئامون چاکی کردنەوە ئێستا ئەی سەلمێنی کە ئامون پاشای خویەکانە وتم ناوی ئەم خویە لە کاتێکدا کە من لێرم بە دەنگی بەرز بەسەر زوباندا مەهێنە چونکە فیرعون ئەم خوای سەرنگون کردو و ناوهێنانی قەدەغە کردو و من لە بەرەوەی کە لە خزمەتی فیرعوندام حەز ناکەم ناوی ئامون ببیستم هەستم کرد کە قسەکەی من کاهینەکەی توڕە کرد، بەڵام لەبەرئەوەی کە پیاوێکی پایە بەرز بوو بەسەر توڕەیەکەیدا زاڵ بوو وتی، ناوی من هەری بوورە و من لەبەرئەوەی ناوی خۆمت پێڵێم کە بڕۆی و ناوەکەم بە فیرعەون بڵێیت و ئەویش سەربازەکانی خۆی بنێرێ کە من دەستگیر بکەن و بە لێدانی قامچی بۆ کاری زۆرم لێ بمنێرنە کانگا بەڵام من نە لە فیرعەون ئەترسێم و نە لە سەربازەکانی و نە لە قامچیەکانیان و هەر کەسێک کە باوەڕی بە ئامون بێت و بێتە ئێرە من چاکی ئەکەمەوە و لەبەرەوەی کە من و تۆ زاناین وا باشترە کە وەکو زانا بدوێین و من تۆ بانگهێشت دەکەم کە بۆ ژوورەکەی من بێیت و جامێ بنۆشینەوە چونکە زانم کە لە دوای ئەم شتانەی کە لێرە بینیوتە ماندوو بوویتە هەریبور پزیشکەکەی خانەی ژیانی ئیزن دا و منی بەناو داڵانە دوور و درێژەکاندا برد و من لەبەر قورس بوونی هەوا زانیم کە بە ژێر زەمیندا ڕۆین و زانیم کە ئەو جێگایە ئەو ژێر زەمینانەن کە ئەڵێن لە ژێر پەرستگەی کۆنی ئامووندا هەیە بەڵام خەڵکانی نامەحرەم ئەوێیان نەبینیوە لە دوای ڕۆشتن بەو ژێر زەمینانەدا گەیشتینە ژوورێک کە کەلوپەلی حەسانەوەی وەکو شوێنی نووستن و فەرش و سندوقی ئەبەنووسی لێبوو هەریبوور بەڕێزەوە ئاوی بەدەستی مندا کرد و پاشان شیرینی و لەو کاتەو کە لە خانی ژیان ئەتخوێن لەبارەی ئاینەوە کەم تەرخەم بوویتە و زیاتر بایەخت بە زانست داوە بۆ یەمشەو من سەبارەت بە بابەتە ئاینەکان گفت و گۆت لەگەڵ ناکەم و قسەکانم پەیوەندی بە فیرعەونەوە هەیە و ئەزانم کە تۆ پیاوێکی مرۆڤ دۆستی و سەدان کەس لە نەخۆشەکانت شایەدی ئەدەن کە تۆ بەبێ ئەوەی زێڕ و پارە وەربگری هەژارەکانت چارەسەر کردوە و ئێستاش کە لە دوای ماوەیەک دووری گەڕاویتەتەوە بۆ تەبەس، دیسانەوە کەم دەرامەتەکان بە خۆڕایی چارەسەرەکەی، کەواتە گومانی تێدا نییە کە تۆ مرۆڤ دۆست و پاڵپشتی هەژارانی و بەرژەوەندی گەلی میسر دەبێ. خۆشەویستان لە ئەڵقەی داهاتوودا درێژەی ڕووداوە بەسەرهاتەکانتان پێشکەش دەکەین.